خوشک و برایانی خۆشەویست بیسەرانی بەڕێز ئەم کاتە و هەموو کاتێکتان شەد فەرموون لەگەڵ ئاڵقەی چل و پێنج هەمین لە کتێبی هەنری کیسینگەر. پەیمانی ئاتلەنتیک و عێراق کاتێک ئامانجی هەوڵەکانی ئەمریکا لە لەناوبردنی گروپە تێرۆریستە دیاریکراوەکانی وڵاتێکی دیاریکراوەوە تێپەڕی کرد بۆ لەناوبردنی توانایی دابشکردنی چەکی کۆکوژ کۆدەنگیەکەی ناوبەرە کەوتە کزبوون بەڵکو لە هەندێک لایەنیدا کەوتە هەڵوەشانەوە ئەوەتا لە ماوەی چەند مانگێکی نیمچە کۆدەنگی سەبارەت بە پرۆسەی ئەفغانستان بانگەشەیەکی سەرۆکایەتی بۆ جەنگ بووە هۆی هەرایەک کە تا ئەو کاتە شتی وا ڕووی نەدابوو. ئەوەی جێگای تێبینی ئەوەیە کە ئەو هاش و هوشەی نرایەوە بۆ بەگژاچوونەوەی توانجێکی سەرۆک بوش لە گوتارێکیدا لەبارەی حاڵەتی یەکێتی لە بیست و نۆ ی یەنایەری دوو هەزار و دوو، لەمەڕ میحوەری خراپەکاری، کاتێک ئاماژەی دا بە کۆریای باکوور و ئێران و عێراق و بەوەی چەکی کۆکوژیان هەیە. بەشێکی زۆر کەمی ئەو هاش و هووشە پەیوەندی بە ناوەرۆکی وتەکەوە هەیە. ڕەخنەکە زیاتر قورسایی ئەخاتە سەر هۆکارەکان. هەڵبژاردنە نزیکەکانی کۆنگرێس لەلایەن وەزیری دەرەوەی بریتانیا و ئیمپریالیزمی ئامریکا، وەزیری کاروباری دەرەوەی کۆمسیۆنی ئەوروپا و ڕێکردن بەرەو گۆشەگیری ئامریکا و سیاسەتی پاوانخوازی ڕۆژنامە گەورەکانی ئەڵمانیا. لەگەڵەوەشدا بوش مەسەلەیەکی بنەڕەتی سەبارەت بە ئاسایشی نێودەوڵەتی وروژاند. پەیوەندی نێوان ڕێکخراوە تێرۆرستیە گەورە و گورز وەشێن و تۆکمەکان لە ڕووی ڕێکخراوەییەوە وەک ئەلقاعیدە و ئەو وڵاتانەی تێرۆریسمیان بەکارهێناوە و پشتیوانیان لێکردووە وەک کۆریای باکوور و ئێران و ئەوانەی چەکی کۆکوژیان بەرهەم هێناوە و بەکارهێناوە وەک عێراق. وڵاتە یەکگرتووەکان و هاوپەیمانەکانی بەر لە یازدەی سێپتەمبەر و تاکاتی ڕوودانی هێرشی تێرۆرستی بەفێعلی خۆیان لە جموجۆڵی سەربازییەوە نەگلاند. سیاسەتی دیسپلینیش بنەمای بەرگرتنەوە ئەگیرایە بەر، کە بەسەر چەکی کۆکوژی زلهێزەکاندا پەیڕەوە کرا. مەزەندەکردنی ئەوەی سەرکردە ژیرەکان کارێک ناکەن ببێتە هۆی لەناوچوونیان، بەڵام کاتێک ئەو چەکانە ئەکەونە دەستی چەند سەرکردەیەکی وەها کە دامەزراوەی ناوخۆیی یان ڕای گشتی نایانبەستێتەوە، سەرکردەگەلێک، دژی دراوسێکانیان و دژی گەلەکەی خۆیان بەکاریان هێناون وەک عێراق یان سەرکردە گەلێک تیرۆرکردنی بە بەرنمەیان کردوتە بەشێک لە سیاستەکەیان و ژیانی هەزاران کەسیان کردوتە قوربانی بەهۆی برسێتیەوە وەک کۆریای باکوور یان پشتگیری گروپە تێرۆرستە خراپەکارەکان و بارمتەگرەکانیان کردووە وەک ئێران کاتێکیش هێرشەکان لە ڕێکەسانی خۆکوژەوان جامەدرێن ئەو کاتە ڕەنگە دیسپلین هیچ کەڵکێکی نەبێ کاتێکیش پەیوەندی نهێنی و بەسترانەوە بە تێرۆرستانەوە بەردەوام لە توانادا بێ ئەو کاتە ئەبێ بیر لە ڕێوشوێنی خۆپارێزی بکرێتەوە. بێگومان ئەبێ بە ئامرازگەلێک مامەڵە لەگەڵ ئەو سێ وڵاتەدا بکرێ کە سەرۆک بوش ناوی هێنان کە لەگەڵ بارودۆخی تایبەتیاندا بگونجێ. عێراق تەحەدای دەستە و یەخەترە، ئێرانیش پێویستی بە ئاڵۆزترین سیاسەت هەیە، کۆریای باکووریش لەسەر ئاستی ناوخۆییدا لە عێراق ئەچێ، بەڵام لە ساڵانی دواییدا زۆرجار وەها پێچوو کە دەست بۆ ڕێبازێکی نوێ ببا. کایەی دیپلۆماسی لەگەڵ عێراقدا لە هەموویان بەرتەسکترە. ئومێدیش وایە لەگەڵ ئێراندا لە هەموویان کراوەتر بێ. بۆیەش سەرۆک بوش و کۆڵن پاوڵی وەزیری دەرەوەی ئاماژەیان دا بەوەی هیچ نیازێک لە ئارادا نییە بۆ ئەوەی بە ئامرازی سەربازی مامەڵە لەگەڵ ئێران و کۆریای باکۆردا بکرێ. بەڵام دواجار مەحەکی هەر سیاسەتێک ئەوەیە تا چەند نەتوانرێ ئەو مەترسییانە کۆنترۆڵ بکرێن کە هەڕەشە لە ئاسایشی جیهانی ئەکەن بەهۆیەوەی چەند ڕژێمێکی ترسناک چەکی کۆکوژیان هەیە. پەیمانی ئاتلانتیک کە بە درێژایی تەمەنی نەوەیەک بەردی بناغەی سیاسەتی دەرەکی ئەندامەکانی بوو، چیتر ناتوانێ خۆی لەو مەسەلەیە ببوێرێ. ئاستێکی ئەو مشتومڕەی لە ئارادایە ڕەنگدانەوەی جیاوازی قووڵە لە ئەزموونی مێژوویدا. ئەمریکا لانیکەم لە شەڕی هەزار و هەشت سەد و دوازدە وە هەرگیز زەوییەکانی نەکەوتوونەتە بەر هەڕەشەیەکی ڕاستەوخۆ. وڵاتانی ئەوروپاش بە درێژایی هزار ساڵ ناوە ناوە لەسەر دەستی هاوسێکانیان دووچاری وێرانبوون بوون ڕەنگە تەنها بریتانیا وانەبووێ بۆیە ڕووداوەکانی یازدەی سپتمبەر بۆ ڕایگشتی ئەمریکا زۆر زیاتر سەدمە بوون تا بۆ ئەوروپاییەکان هەرکاتێکیش تەحەداکە دەستنیشان کرابێ، ئامریکاییەکان لە هەوڵدا بوون بۆ زاڵبوون بە سەریدا و بە شێوەیەکی یەکلاییکەرەوە، بەڵام کۆمەڵگاکانی ئەوروپا زۆر بە دەگمەن بەشی ئەوە دەرامەتیان هەبوو ئەو کارە بکەن. هەمیشەش ئارەزوویەکیان هەبووە بۆ هەوڵی ئیدارەکردنی گرفتەکان لە بری چارەسەرکردنیان، کە مێژوو ئەو ئارەزووەی سەقڵ کردووە. هۆیەکی تریش هەیە واکە ماوەیەکی کەم دوای بەدەستهێنانەوەی یەکڕیزی هاوپەیمانان بە ڕواڵەت هەست بە پەژارە بکرێ ئەویش سیاسەتی ناوخۆیی ئەوروپایە چونکە بیروباوەڕە کەلتوریەکانی سەرۆک بوش لەلایەنە محافیزەکارەکەی ئاوێزەی سیاسی ئامریکاییەوە سەری هەڵداوە و دروست بووە. هەروەک لەبەر ئەو بیروباوەڕانشی دەنگی دەنگدەرانی پچڕیوە. لە سیاسەتی دەرەکیشدا ئەو حاڵەتەی بەوە دەربڕیوە کە نەگۆڕانە پابەند بووە بە ئاساییشی نەتەوەییەوە و چاودێری پەیوەندەکانی کردووە لەگەڵ هاوپەیمانە کلاسیکیەکاندا و جەختی کردۆتەوە سەر بەرژەوەندی نیشتیمانی هەرەوەش لەلایەن هەندێک کەسەوە وەها لێکدراوەتەوە کە بادانەوەیە بەرەو تاکلایەنی. لە بەرامبەردا حکومەتە میان چەپەکانی ئەوروپا دوای بادانەوەیان لە کاروباری ناوخۆیاندا بەلای ئەو سیاسەتانەدا کە ملکەچی بازاڕن، ملیان شۆڕ کردووە بۆ باڵە چەپەکان ئەیانەوێ پارێزگاری لە بنەما ئاشناکانی چەپڕەوی بکرێ لانی کەم لە سیاسەتی دەرەکیدا ئەمەش چەند شتێگە گرێتەوە بەرهەڵستی هەر گۆڕانکاریەکی ئەو هاوسەنگی ئەتۆمیەی لە ئارادایە مەگەر بۆ کەمکردنەوەی گومانکردن لە خەرجی و مەبەستە سەربازییەکانی ئامریکا و لە کەمکردنەوەی بودجەکانی ئاسایشی ئەوروپا جەختکردە سەر و پرسانەی ناویان لێنراوە فرسا ئاسانەکان وەک ژینگە ئەوە زمونە سیاسی سەرکردە ئەوروپاییەکانی پێگەیاندووە بەدەست هاتووی ماوەی ناڕەزاییەکانی دژ بە شەڕی ڤێتنامی حفتاکان و خۆپیشاندانەکانی دژ بە موشەکی هەشتاکانە. لە کاتێکدا ئەزموونی سیاسیی پێگەیەنەری ئەندامە سەرەکیەکانی داری ئەمریکا بەدەست هاتووی ماوەی سەرۆکایەتی ڕێگنە کە دژی ئەو هەڵوێستانە بوو بۆیە ململانێ لە نێوان چەمکەکاندا هەر ئەبوو ڕووبدا. جێگۆڕکێی نەوەکانیش وەک فاکتەرێکی یاریدەدەرە بۆ ئەو پەژارەیەی پاش ماوەیەکی کەم لە هاوکاری ڕێچکەشکێن برەویسەن، ئەزموونە پێگەیەنەری نەوەی یەکەمی سەرکردەکانی ئەوروپا لە پەیمانی ئاتلانتیکدا ئەگەڕێتەوە بۆ ئەو کاتانەی ئەوروپا سەنتەری کاروبارەکانی جیهان بوو. هەرچەندە سەرکردەی کۆمەڵێک وڵات بوون جەنگ شەکەت و هەژاری کردبوون. ئەوەشیان نەزانی کە دوا ڕێگایان یان هەوپەیمانە یان شێوەیەک لە شێوەکانی بێلایەنی. کۆدەنگیەکی لەم چەشنە سەبارەت بەو مەترسیەی ئێستا زەق بۆتەوە لە ئارادە نیە. دوای ئەوەش هێرش کردنە سەر ئامریکا بەو پێیەی خۆی ئارەزووی لە توندوتیژیە و یەک لایەنە ڕێ ئەگرێ لە ڕووی عاتیفیەوە هاوسەنگ نیە کە ئەمانە دروشمەکانی ئۆپۆزیسیۆنی سەردەمی شەڕی ساردن. باشترین توێشووی ڕۆشنبیران و کەناڵەکانی میدیایە و حکومەتەکانیش زۆر بە شێوەیەکی لاواز بەرەنگاریەبنەوە ئەگەر ببنەوە. باشترین توانجی کەناڵەکانی میدیاش سەبارەت بە وڵاتە یەکگرتووەکان هانی حکوومەتەکانەدا کە سیاسەتەکانیان لە سەرهاندانی ئەندامە میانڕەوەکانی ناو ئیدارەی ئەمریکا بنیاد بنێن کە مەزەندەی ئەوەیان لێکرێ هاوسۆز بن. وەکەوەی ئیدارەی ئەمریکا حکوومەتێک بێ لە قۆناغی شۆڕشدا و هەڕەشەی لە کۆنترۆڵ دەرچوونی لەسەر بێ. چونکە لە سیاسەتی ئەوروپادا دامەزراندنی یەکێتی ئەوروپا بە تەواوی حکوومەتە ئەوروپاییەکانی بۆ ماوەی زیاتر لە دە ساڵ سەرقاڵ کردووە، ئەمە قارە بەهێزتر بووە. ئەمەش کارێکی مێژووییە تەنها بە هۆی پێناسەوە وڵاتە یەکگرتووەکانی لێ دوور خراوەتەوە. ناسنامەی ئەوروپاش لای زۆر لە سەرکردە ئەوروپاییەکان، بۆتە خۆ جیاکردنەوە لە ئەمریکا و بەرهەڵستی کردنی بەردەوامی. ئەوەتا ئەوروپا هەوڵەکانی لەو ڕێوشوێنە یاسایی و بێرۆکراسی و دەستوورییانەدا چڕەکاتەوە کە ئەوەیان لێ چاوەڕوانەکرێ پتر لە بیست نەتەوەی خاوەن مێژووی جیاواز و زمانی جیاواز و هەندێک جار کەلتووری زۆر جیاواز تێکەڵ بە یەکتری بکەن. لە کاتێکدا وڵاتە یەکگرتووەکان ئاهەنگ بۆ سروشتی ڕێچکەشکێنی دامەزراوەکانی ئەگێڕێت و جاڕی ئەوە ئەدا کە بەسەر هەموو جیهاندا ئەتوانرێ پەیڕەو بکرێ. جیاوازیی ئاستەکانیش لە نێوان هێزی سەربازی ئەمریکا و ئەوروپا ئەوەندەی تر جیاوازی بۆچوونەکانیان ئاڵۆزترەکە. چونکە ئەو باڵکێشانەی ئەمریکا بەسەر وڵاتانی تری جیهاندا بەدەستی هێناوە، حاڵەتێکە لەوەو پێش ڕووی نەداوە. نە ئێستا و نە لە پاشەڕۆژێکی بەرچاویشدا هیچ وڵاتێک یان کۆمەڵە وڵاتێک لە توانایاندا نابێ تەحەدایەکی سەربازی بۆ وڵاتە یەکگرتووەکان پێک بهێنن. ئەم بارەش تەمای ئەوەی لای نەیارەکان ئەوروژێنێ کە لە ئاستێکدا تەحەدای وڵاتە یەکگرتووەکان بکرێ تەحەدای کلاسیکی تێپەڕێنێ. وەک تێرۆریزم بۆ نمونە. هەندێک لە نەتەوە دۆستەکان ترسی ئەوەیان هەیە کە ئەمریکایەک بتوانێ ئەرکە پێشخراوەکانی بسەپێنێ. لە هەموو حاڵەتێکدا بە پەنابردنی ڕاشکاوانە بۆ هێز ئەوە ئەکا. ئەمە قاری بیرکردنەوانەش بەوە بەهێزترە بن کە ناوە ناوە ئەمریکاییەکان ئێعجابی خۆیان بەو بارە دەرەبڕن کە تیایدان وەک تاکە زلهێز و هەروەها ئیعجابیان بە باڵا دەستی ئامریکا. جیاوازی لە بۆچوونەکاندا کارێکی حەتمییە، بەڵام ئەبێ ئەوە هاندەری سەرکردەکانی هەردوو دیوی ئاتلەنتیک بێ کە لە یادیان بێ شەراکەتی بەردەوامی هەموو کۆمەڵگا دیموکراتەکانیان لە جیهانێکدا کە تا دێ پشێوترە بێ چ بایەخێکی هەیە. وڵاتە یەکگرتووەکانیش ئەوەی لەسەرە لە بەردەم شەریکەکانی لە بەرەدا کە بڕێک ئاگاداریان بداتێ لەسەر ئەو ڕێگا سەربازیانەی لێیان ئەکۆڵێتەوە و ئەو ئەنجامە سیاسییەی چاوەڕێ ئەکا. سەرکردە هاوپەیمانەکانیش ئەوەیان لەسەرە ئەگەر ئەیانەوێ پەیوەندییەکی کلاسیکی بنەڕەتی وەک خۆی بهێڵنەوە، بەگژ ئەو وێنە کاریکاتێریەی ئامریکادا بچنەوە کە وەک دێوێکی خۆبەزلزانی حەز بە توندوتیژی نواندن دەرەکەوێ تیایدا. ئەوان ئەوە ئەزانن یان ئەبێ بیزانن کە سەرکردە ئامریکاییە چاوکراوەکان دەرکیان بەوە کردووە سەپاندنی سیستەمێکی نێودەوڵەتی بەزۆرە ملێ لەگەڵ سروشتی نەتەوەیەکدا ناگونجێ کە بابەتە مێژوویە باوەکەی بەرەنگاریکردنی ئیمپریالیزمە و کە هەمیشە مەیلێکی گۆشەگیریی تێدایە. نابێ بەرژەوەندی درێژخایەنی ئامریکاش لەوەدا بێ کە هەموو مەسەلەیەک بکا بە میانەی تاقیکردنەوەی هێز، چونکە ئەم ڕێبازە هانی وڵاتانی ترەدا دژ بە ئامریکا یەک بگرن. مێژووش ئەو ڕاستیە دەرەخا کە ئیمپراتۆریەتەکان هەمیشە کاتێک لە ناوخۆیاندا هەرەسەهێنن، کە هەموو گرفتێک لایان نەبێتە ناوخۆیی و شەکەت بوونی دەروونی و مادیان دەست پێەکە. وڵاتە یەکگرتووەکان پێناسەیەکی ئەو مەترسیانەی خستۆتە ڕوو کە عێراق و هاوشێوەکانی پێکی هێنن. هەبوونی چەکی کۆکوژ لە ژێر دەستی حکوومەت گەلێکدا کە ئارەزووی بەکارهێنانی ئەو چەکانەیان سەلماندووە، دوژمنایەتی خۆشیان، لەگەڵ ئەمریکا و هاوپەیمانەکانیدا ئاشکرا کردووە. دامەزراوە ناوخۆییەکانیشیان جڵەوگیریان ناکەن. ئایا هاوپەیمانەکانمان پێناسەی ئامریکایان بۆ مەترسییەکان بەدڵنییە؟ ئەی ئەگەر دژی ئەوەن بە ئامرازی سەربازی مامەڵەی بکرێ چ شتێک پێشنیارەکەن لەبری ئەوە؟ ئەی ئەگەر ئامرازە سەربازییەکان ڕەتدانەوە چی هەیە لەبری ئەوان؟ هەرکاتێک پێکدادان بە دەستەواژەی دەروونی وەک هێورکردنەوەی دوژمن پێناسە بکرێ، ئەوە ئەبێتە هاوڕاڤەی دڵڕاییکردن. ئەی ئەو گۆڕانکارییانە چین کە پێکدادان لە عێراقدا وەدی هێناون؟ ئەو کەڵکانەش چین کە بریتانیا لە سەردانی وەزیری دەرەوەیدا بۆ تاران بەدەستی هێناون؟ ئەو کارە بێبایەخەی شاندی یەکێتی ئەوروپا لە بیۆنگیانگ ئەنجامیان دا، بە چ ڕێگایەک ڕەفتاری بیۆنگ یەنگیان بەرامبەر سیۆڵ و جیهان چاک کرد کە کاری ئەو شاندە ئاماژەیەک بوو بۆ لادان لە وتەکانی بوش کە لە ئەوروپادا بە توندڕە و سیر کران. ڕەخنەگران لە ئەمریکا بە گشتی پێشنیاری بنیاتنانی نەتەوە ئەکەن وەک جێگرەوەی بەناو سەرقاڵی ئەمریکا بە ئامرازە سەربازیەکانەوە بەڵام ئەگەر بڕوا بەم پێشەکێ لۆژیکیە بکەین ئەوە سەرکەوتوترین سیاست بۆ بیناکردنی نەتەوە و کەمکردنەوەی هەژاری پێویستی بە پلیکانێکی زەمەنی هەیە کە هیچ پەیوەندێکی نییە بە کێشەی دەستەویەخەی تەرۆریزم و چەکی کۆکوژی ئێستا کە وڵاتە بە مەزەندە تێرۆریستەکان هەیانە. بەڕاستی ژەتوانرێ ئەو پێشنیارە بەو شێوەیە پشتیوانی بکرێ کە بیناکردنی نەتەوە تەنها دوای گۆڕینی ڕژێمی تێرۆرستی پەیوەندی دارە بێ وەکەوەی لەگەڵ تالیبان ڕوویدا و ڕەنگە لەگەڵ عێراقیش ڕووبدا بەڵام بەر لەوە ئەو کارە مەحاڵ و بێ ئەنجامە. سەرەکیترین شت کە بتوانێت جێگەی ڕێبازەکەی ئیدارەکەی بوش بگرێتەوە بە تایبەت لەمەڕ عێراق ئامادەکردنی پلانێکە بۆ پشکنینی چەکی کۆکوش بەڵام ئێستا هیچ پلانێک لە ئارادا نییە بتوانێ ئەگەر بە شێوەیەکی زۆر کەمیش بێ ئەو نوشستیانەی سیستەمەکانی پێشتری پشکنین چاک بکاتەوە کە بەر لە جەنگی کەنداو نەیانتوانی بەرنامەی چەکە ئەتۆمیەکانی عێراق بدۆزنەوە و دوای جەنگیش نەیانتوانی بەشی هەرە زۆری بەشەکانی چەکی بایۆلۆژی عێراق بدۆزنەوە هەموو ئەو شتانە پێکەوە گرفتی عێراقیان خستە پێش هەموو گرفتەکانی تر گرفتەکەش لە ناوەرۆکدا جیۆپۆلیتیکیە چونکە سیاسەتی عێراق زۆر بەتوندی دژی وڵاتەیە گرتوەکانە عێراقیش عەمبارێکی قەبەبووی چەکی کیمیاوی و بایۆلۆژی هەیە کە سەدام لە جەنگی دژی ئێران و دژی گەلەکەی خۆی بەکاری هێناوە. هەروەک کار لەسەر پەرەدان بە توانا ئەتۆمییەکانی ئەکا. ئەگەر ئەو توانایانەشی بە تەواوی بمێنن، ڕێی تێچێ بە تێپەڕینی ڕۆژگار لە کاری تێرۆریستیدا یان بۆ نانەوەی ئاشووبێکی نوێی ناوچەیی یان نێودەوڵەتیی، بەکاریان بهێنێ بۆ لێکۆڵینەوەی جددی لە ڕێگە چارەی وەلانانی سەددام حوسین ئەبێ پێشوەخت سێ مەرج ڕەچاو بکرێن دانانی پلانێکی سەربازی خێرا و یەکلایی کەرەوە ڕێکەوتنی پێشوەخت سەبارەت بەو بنیادە سیاسیی جێگەی سەدام حسێنەگرێتەوە پشتگیری کردنی ئەو وڵاتە سەرەکیانەی پێویستن بۆ جێبەجێکردنی پلانە سەربازیەکە یان پێقایرن ناکرێ پرۆسەی دژ بە سەدام حوسەین درێژخایەن بێ، چونکە ئەگەر کات زۆر بخایەنێ ڕەنگە ببێتە شەڕێکی ڕۆژاوا لە دژی ئیسلام، هەروەک ڕەنگە بواریش بۆ سەدام حوسێن بڕەخسێنێ لە ڕێی چەند هێرشێکەوە کە ڕەنگە لەو هێرشانەدا چەکی کیمیاوی و بایۆڵۆژی بەکار بهێنێ ئیسرائیل تێوە بگلێنێ بۆ چەواشەکردنی جیهانی ئیسلامی. پاشان جەنگی درێژخایەن کاری لە بەرەدا هێشتنەوەی هاوپەیمان و وڵاتی وەک ڕوسیا و چین و خۆ دوور نەخستنەوەی ڕسمیان لە جەنگێک کە ئەگەری زۆر هەیە بەشداری تێدانەکەن بەڵام بەتوندیش لە دژی نین دژوارەکە. بۆیە پێش مل نان بەرەو بەگژا چوونەوەی عێراق ئەبێ ئیدارەی بوش ئەو ستراتیژە سەربازیە تاوتوێی تەواو بکا کە بەنیازێتی. ئەگەری ئەوە کەمە پێویست بە هێزی سەربازی بەو قەبارەیە بکا کە بەر لە دە ساڵ بۆ جەنگی کەنداو کۆکرابوو. لە هەمان کاتیشدا پشت بەستن بە بەرەیەکی نێوان تەنها هێزی ئاسمانی ئەمریکا و ئۆپۆزیسیۆنی عێراق کارێکی مەترسیدارە. گومان لەوەدا نییە کە ئەو چەکە نیشانپێکانەی ئێستا هەن بە هەمان بڕ لە کاتی جەنگی کەنگناودا بوونیان نەبوو، هەروەک دوو ناوچەی دژە فڕین ئەبنە بەربەست لە بەردەم جموجۆڵی هێزەکانی عێراقدا، ئەتوانرێ ئەو دوو ناوچەیە تۆکمەتولیش بکرێن، بەوەی بکرێنە دوو ناوچەی وەها کە جوڵەی چەند جۆرێکی دیاریکراوی چەکیان تێدا قەدەغە بکرێن. لەگەڵ ئەوەشدا ناتوانین سەرلەبەری ئاسایشی نەتەوەیی ئەمریکا یان بەشی زۆری بخەینە گرەوێکەوە لەسەر هێزە ناوخۆییەکانی ئۆپۆزیسیۆن کە هێشتا بوونیان نییە و تواناکانیان لە شەڕدا تاقی نەبۆتەوە. ڕەنگە وەک هەندێک بۆیەچن هێزەکانی عێراق لە یەکەم ڕووبەڕووبوونەوەدا هەرەس بهێنن، بەڵام ئەگەری ئەوە زۆر زیاترە بێ ئەگەر هێزی ئامریکایی لە سەرزەمیندا ئەوەندە بێ هەرچی لە بەردەمیدا وەستا ڕای ماڵێ. دووهەمین مەرجی پێشوەختی هەڵمەتی سەربازی ئامریکا بۆ سەر عێراق دیاریکردنی ئاکامی سیاسیە. ئەگەری زۆر هەیە بتوانرێ بە بەردەوامی ئۆپۆزیۆسیۆنی ناوخۆیی کەمینەی کورد لە باکوور و کەمینەی شیعە لە باشوور بهێڵرێنەوە. بەڵام گەر بمانەوێت لە ڕووخاندنی سەدام حوسەیندا بەشداری بە زۆرینەی سوننە مەزەب بکەین کە ئێستا لە عێراقدا باڵا دەستە ئەبێ بە جوانی ئەوە ڕوون بکەینەوە کە هەڵوەشانەوەی عێراق ئامانجی سیاسەتی ئەمریکانە ئەم مەسلەیە بایەخێکی تریشی هەیە چونکە پرۆسەی سەربازی لە عێراقدا پێویستی بە پشتگیری تورکیا و قایلبوونی شانشینی عربستانی سعودی و وڵاتانی کەنداو هەیە ئەگەریش نییە هیچ کام لەوانە هاوکاری بکەن، ئەگەر هەست بکەن ئاکامی مەزەند دەکرا و دەوڵەتێکی کوردی سەربەخۆ ئەبێ لە باکووردا و دەوڵەتێکی شیعە لە باشووردا. چونکە دەوڵەتی کوردی حەماسی کەمینەی کوردی تورکیا ئەوروژێنێت و دەوڵەتی شیعەی باشووریش هەڕەشە لە ناوچەی ئەلزەهرانی سعودیە ئەکات و ڕەنگی بنکەیەکی نوێش ببەخشێتە ئێران بۆ هەوڵی باڵکێشان بەسەر ناوچەی کەنداودا. بۆیە ئەبێ پێشببینی بوونیادێکی فیدراڵی بکرێ بۆ عێراقێکی یەکگرتوو. بە هەر حاڵ گەیشتن بە بێرۆکەیەکی ڕوون لەبارەی ئەنجامی پێشنیار کراوەوە بەر لە دەستکردن بە پرۆسەی سەربازی کارێکی پێویستە. پێکەوەنانی بەرەیەکی گونجاو بۆ هەوڵێکی لەم چەشنە و دامەزراندنی چەند بنکەیەک بۆ هێزە سەربازییە پێویستەکانی ئەمریکا کارێکی گرانە بێ زۆریش پێچێ ئەم هەوڵە ئەو ئەندامانەی بەرە کە بۆ بەدەستهێنانی توانایی بەکارهێنانی ڤیتۆ دژی ڕێوشوێنەکانی ئەمریکا پەیوەندییان کردووە لەوانە جیا بکاتەوە کە حەزیان لە گرتنەبەری ستراتیژێکی درێژخایەنە. لەگەڵ ئەوەشدا ئەو دیبلۆماسیەتە کارامەیی کڵێشەی قۆناغی یەکەمی هەڵمەتی دژە تێرۆری کێشا مادەی زۆر بەدەستەوە ئەبێ شتی خۆی لەسەر بنیاد بنێ ئەوە تا سەدام حسێن هیچ دۆستی لە ناوچەی کەنداودا نییە بریتانیاش بە ئاسانی دەستبەرداری ڕۆڵی میحوەری خۆی نابێ بە جۆرەی ئەو پەیوەندییە تایبەتیەی لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا هەیەتی کە لە کاتی قووڵبوونەوەی قەیرانەکەدا بەدەستی هێناوە، ڕووسیا و چین و ژاپۆنیش هەمان شت، بۆیە سیاسەتی توندوتۆڵی ئامریکا بە گشتی سەربەستییەکی زیاتری جووڵەی هەیە لەوەی چاوەڕێ ئەکرێ. پێویستییەک هەیە بۆ ئەوەی لە لایەنی دیپلۆماسییەوە زۆر بە چاوەدێرییەکی وردەوە بناغە دابنرێ، چونکە وڵاتە یەکگرتووەکان ناتوانێ هەموو ئەو پرسانەی کار لە ناوەرۆکی ئاسایشی نەتەوەیی خۆیەکەن ببەستێتەوە بە کۆدەنگی وڵاتانی تر، بەڵام هاوکات نابێ دەست بە کۆمەڵێ کار بکا کە کاریگەرییان هەبێ بۆ سەر ناوەرۆکی بەرژەوەندییەکانی کۆمەڵگاکانی تر بەبێ هیچ هەوڵێک بۆ گەیشتنە لێکگەیشتن. تەنانەت لەو کاتانەشدا کە گەیشتنە کۆدەنگی مەحاڵە بێ وەکە بەهێزترین دەوڵەت لە سەرمانە کە مافی خۆمان لە سەرکردایەتیدا پاڵ نەدات بە باڵکێشانەوە وەک چۆن لە بەشێکی تری ئەم کتێبەدا ئاماژەم پێدا. پاش یازدەی سێپتەمبەر بەرەیەکی جیهانی لەسەر گریمانی ئەوە دروست بوو کە ئەندامانی ئەو بەرە جیهانیە ئازادن لە دیاریکردنی ئاستی بەشداری کردنیاندا. ئیدارەی بەرەکەیش ئەو کاتەی ئەندامێتی کەمێک لەوە زیاتری ئەویست کە تەنها لە ڕووی بنەماوە جەخت لەسەر دژایەتی تێرۆریزم بکرێتەوە بە باشی بەپێی خواست هەڵەسوڕا. بەردەوامبوونی سوودمەندی ئەو بەرەیەش لە حاڵەتی عێراقدا پەیوەستە بە چۆنێتی پێناسەکردنی دیسپلینەکانی بەرە. ئایە کاروانەکە لەسەر ڕیتمی خاو و خلیچکترین هەنگاو ڕێکە یان هەندێک بەشی ئەتوانن بە تەنها شەپۆل ببڕن؟ لە حاڵەتی یەکەمدا هەوڵ و تەقەلای بەرەکە پەیتا پەیتا و بەپێ ڕێکەوتن لەسەر بچووکترین خەسڵەتی هاوبەش دیاری ئەکرێ، کە هەر ئەوە سیستەمی پشکنینی نەتەوە یەکگرتووەکانی لە عێراقدا سەربڕی. ئەتوانرێ لەبری ئەوەش بەرەکە وەک گرووپێک سەیر بکرێ کە کۆمەڵێک ئامانجی هاوبەش کۆیان ئەکاتەوە، بەڵام بواری ژەدا بە گرتنەبەری ڕێوشوێنی سەربەخۆ لەلایەن هەر کۆدەنگییەکی بەدەستهاتووش، یان تەنانەت لە حاڵەتی زۆر ناچاریدا لەلایەن وڵاتە یەکگرتووەکانەوە و بەتەنها. هاوسەنگی نێوان سەرکردایەتی ئەمریکا و کۆدەنگی نێودەوڵەتی لە ئەزموونی جەنگی کەنداوی ساڵی نۆ سەد و نەوەد دا دەرەکەوێ. یەکەمین پڕیشکی ئەو جەنگە کارێکی دوژمنکارانەی ئاشکرا بوو، هەڕەشەی لە شانشینی عەرەبی سەعوودییە کرد کە سەرۆکە بەدوای یەکدا هاتووەکانی ئامریکای سەر بە هەردوو پارت ئاسایشی ئەو وڵاتە زۆر بە بایەخەوە سەیرەکەن. بۆیە وڵاتەیەکگرتووەکان بڕیاریدا لە چەند مانگێکی کەمی بەر لە هاتنی هاوین سەر کێشیەکەی سەدام لەناو ببا پێشەوەی گەرمای هاوین کردەی سەربازی بەرفراوان بکاتە کارێکی مەحاڵ. بە سەدان هەزار هێزی ئامریکاییشی ڕەوانەی کرد پێش دەستکردن بە هیچ هەوڵێکی بەرەپێکەوە نەن. بەو پێیەش کە وڵاتە یەکگرتووەکان نامادە بوو لە کاتی پێویستدا بە تەنها بجوڵێ بەشداری کردن لە بەرەدا بوو بە کاراترین ئامراز بۆ کارکردن لە ڕووداوەکان. کەواتە مەسەلەکە هەوڵی ئەمریکا نییە بۆ خۆسەپاندن بەسەر سیستەمێکی نێودەوڵەتیدا، بەڵکو ئەوەیە کە هەر ئەندامێکی بەرە مافی ڤیتۆیە بێ بەرامبەر دیدە بنەڕەتییەکانی ئاسایش. ئەبێ ئەوەش لە یاد نەکرێ کە دیدی وڵاتێک بۆ تاکلایەنی دیدی وڵاتێکی ترە بۆ سەرکەردایەتی. پێناسەکردنی کۆدەنگیش بە پشتبەستن بە ڕێکەوتنی هەمەلایەنە بەرەو ئیفلیجی مەنەبە. پێناسەکردنی سەرکەردایەتییەکیش کە لە هەموو مەسەلەیەکدا پێ لەسەر تاکڕەوی دابگرێ ئەو ئیمپریالیزمە بەدوای خۆیدا دێنێ کە توانای ئیمپریالستی خۆی لەسەر ئاستی دوورخایەن شەکەت دەکا. مەلەکردنیش لە نێوانی ئەم دوو حاڵەتەدا ئەو تەحەدایەیە کە بەرەڕووی سیاسەتی ئەمریکا و سیاسەتی هاوپەیمانەکانی ئەبێتەوە. بوارێکی فراوانتر هەیە بۆ دانانی ستراتیژێکی دیپلۆماسی درێژخایەن سەبارەت بە ئێران و کۆریای باکوور ئەو دیپلۆماسیەتەش ڕێگە چارەیەکی بنەڕەتی لەخۆگرێ ئەو مشتومڕێی هەیە لەمەڕ مامەڵەکردن لەگەڵ ئەو دوو ڕژێمەدا بە شێوەیەکی گشتی جەخت دەکاتە سەر چۆنیەتی هاندانی کەسە میانڕەوەکانی ناو خودی بنیادی ئێستایان بە تایبەتیش ئەوانەی لە چواردەوری سەرۆک محەممەد خاتەمیدان لە ئێران بەڵام ئەتوانرێ بیانویەکی بۆ خزمەتی ئەو بۆچوونە بهێنرێتەوە کە ئەڵێ ململانێ ڕاستەقینە لە نێوان ئەو جەماوەرەدایە کە تا دێ بە ئەزمونتر و ئاگاترە بێ لەگەڵ ڕژێمی سەرکوتکاردا. دایەلۆگ لەگەڵ ئاخوندەکان کارێکی گرنگە، بەڵام نابێ ئەوە ببێتە ئامرازێک بەدەستیانەوە بۆ توندکردنی دەسەڵاتیان. ئەبێ بواریش بەجێ بهێڵرێ بۆ گەڕانەوە بۆ خواستە دیموکراسییە گشتییەکانی جەماوەر. سەبارەت بە دیپلۆماسییەتی پەیڕەوکراویش لەگەڵ ئاخوندەکان، ئەوە ئەبێ ئەو ڕێوشوێنە لە هەر کاتێکدا بێ ببێتە هۆی ئاڵوگۆڕی بەخشش، نەک بە مەشقێک بۆ دۆزینەوەی خود لە ڕووی دەروونییەوە. مەسەلەی هەبوونی چەکی کۆکوژیش لە دەستی وڵاتە تێرۆرستەکاندا بە هەر بارێکدا چارەسەر بکرێ، ئەبێ ئامانجی دووردانانی سیستەمێکی نێودەوڵەتی بێ بۆ مامەڵەکردن لەگەڵ هەوڵی نوێی وڵاتانی تردا کە ئەیانەوێ چەکی کۆکوژ یان چەکی بایۆلۆژی و کیمیاوییان هەبێ. چونکە مانەوەی ژیانی شارستانیانە پێویستی بە مامەڵەکردنی پێشگیرانە هەیە لەگەڵم گرفتەدا ئەوەش بە ڕێوشوێنی تاکلایەنەی ئەمریکا ناکرێ بەو شێوەیە مەسلەی تێرۆریزم ئاوێتەی ئەو تەحەدایە ئەبێ لە ماوەی ڕابردوودا ئاڵقەی چل و پێنج هەمینمان لە کتێبی هێنری کیسینگەر پێشکەش کردن تا دیدارێکی نوێ و ئاڵقەیەکی نوێ سەرفراز بن.